خوا ئەو خوایە لەناو نەخوێندەوارەکانا پێغەمبەرێکی ناردووە ئایەتەکانی خوایان بەسەرا ئەخوێنێتەوە و پاکیان ئەکاتەوە لە کوفر و لە خووی بەد و قورئان و حیکمەت و قسەی بەجێیان فێرەکا کە حەدیسی پێغەمبەرە و بەڕاستی بەر لەوەی ئەم پێغەمبەرە بێتە سەریان لە گومڕاهیەکی دیار و ئاشکرادا بوون. تۆ ئەی پێغەمبەر بەو جوولەکانە بڵێ، ئەگەر ئێوە گومان ئەبەن کەوا ئێوە تەنها خۆتان و کەسی تر نا دۆستی خوان و لەو دونیا سەربەرز و شادمان ئەبن، ئەگەر ڕاست دەکەن ئاواتی مەرگی خۆتان بخوازن، چونکە ئەگەر بە پێی قسەکەی خۆتان بێ ئەبێ بەهەشتی بەرین جێتان بێ و حەز بکەن بمرن تا ڕاست و ڕەوان بڕۆن بۆ بەهەشت. ئەو مەرگەی ئێوە لە ترسی هەڵدێن هەر وەختێ بێ هەر پێتانا ئەگاتەوە و تووشتان دێ، جا کە مردن و لەو دونیا زیندوو کرانەوە ئەگێڕرێنەوە بۆ لای ئەو خوایەی ئاگای لە هەموو کارێکی ئاشکرا و نهێنی بەندەکانی هەیە و خەبەردارتان ئەکا کەوا لە دونیادا چیتان ئەکرد و لەسەر ئەو کردەوە خراپانەتان لێتان ئەپرسێتەوە. کاتێ بانگ درا و موسڵمانان بانگ کران بۆ نوێژ لە ڕۆژی جومعەدا، بە هەڵەداوان بڕۆن بۆ یاد کردنەوەی خوا بە گۆ گرتن بۆ خوتبەی نوێژی جومعە و کردنی نوێژی جومعە و دەست بەرداری کڕین و فرۆشتن و مامەڵە کردن ببن ئەوە باشتر و سوودمەندترە بۆتان لە بازرگانیەکەتان ئەگەر بزانن کاتێک کە ئەو کۆمەڵە نوێژکەرەی دەورت بازرگانییەکی ڕەخساویان دی یاخود کارێکی وا ئادەمیزاد لە یادی خوا بێ ئاگا بکا بڵاوەی لێ ئەکەن لە دەورت و ئەڕۆن بە دەم بازرگانییەکە یا کارە ئادەمیزاد لە یادی خوا بێ ئاگاکەرەوەکە و تۆ بە پێوە جێ دێڵن تۆیش پێیان بڵێ ئەوەی لای خوا هەیە لە ڕزق و ڕۆزی دونیا و بەهەشتی قیامەت لە ڕابواردنەکە و لە بازرگانییەکەش چاکترە و خوایش باشترین ڕۆزی دەهەندەیە.